یان باوک و باپیرە پێشینەکانمان زیندوو ئەکرێنەوە؟ قل نعم وانتم داخرون. تۆیش لە وەڵامیانا بڵێ، بەڵێ ئێوەیش و باپیرانیشتان زیندوو ئەکرێنەوە و لەبەر هێز و توانایی خوا زەلیل و داماوەکەون. جا هەندێکیان ڕووئەکەنە هەندێکی تریان و لە یەکتر ئەپرسن و ئەکەونە ڕەد و بەدەڵ. قالوا انکم کنتم تاتوننا عن الیمین. ڕووەکەنە گەورە و سەرۆکەکانیان و پێیان ئەڵێن، ئێوە لای ڕاستەوە یا لە لایەنی هێز و دەسەڵاتەوە ئەهاتنە سەرمان و ناچارتان ئەکردین لە حەق لابدەین. ئایا ئێمە کە مردین و بووین بە خۆڵ و ئێسقان، ئایا ئێمە زیندوو ئەکرێینەوە و جەزامان ئەدرێتەوە؟ قال هل انتم مطلعون وتی، ئایا ئێوە تەماشای ئەهلی دۆزەخ ئەکەن و بۆیان ئەڕوانن تا بزانن ئەو شەخسەی لە دونیادا برادەرم بوو وای پێ ئەوتم ئێستا لە دۆزەخدا لە چ شوێنەکایە؟ ئەوانیش وتیان، سەکۆیەکی بۆ بکەن و داری زۆری لەسەر کەڵەکە بکەن و ئاگری تێ بەربدەن و فڕی بدەنە ناو ئەو ئاگرە سەختەوە. فأرادوا به کیدا فجعلناهم الاسفلین. ویستیان سزای بە سووتاندن بدەن، چونکە بە بەڵگە دۆڕاندیان، ئێمەیش ئەوانمان دۆڕا و ژێرکەوتوو کرد، ئەوە بوو فڕێیان دایە ناو ئاگرەوە، بەڵام خوا نەیهێشت ئاگرەکە بیسووتێنێ و بە ساغی هاتە دەرەوە. کاتێ کوڕەکە پێ گەیشت و وای لێ هات لەگەڵ باوکی کار بکات، باوکی پێی وت ڕۆڵە، من لە خەوما دیم، خەریک بووم سەرم ئەبڕیت، جا تێفکرە چی بە باشەزانی بیکەم، ئەویش پێی وت بابە، فەرمانی چییان پێ داوی بیکە، خوا یار بێ، ئەمبینی یەکێکە بەم لەوانەی سەبر و بوردەباریان هەیە و تەحەمولی هەموو ناڕەحەتێک ئەکەن. بۆ ئەوەیش کە لە سای سێبەرا بحەسێتەوە و مێش و مەگەزی لێ نەنیشێ کە چڵک و چەپەڵی ناو ئاوەکە و ناوسکی ماسییەکە بە لەشیەوە بوو، دار کوولەکەیەکمان بە سەر سەریەوە ڕواند سێبەری بۆ بکا و ئەویش خۆی بە گەڵاکانی داپۆشێ و لەبەرەکەیشی بخوا، چونکە مێش و مەگەز لە دار کوولەکە نزیک ناکەوێتەوە. بڕیاری پێوەندێکی زاوزێیان لە نێوان خوا و جنۆکەدا داوە و جنۆکە خۆیان بە ڕاستی ئەزانن کە لە ڕۆژی قیامەتا حازر ئەکرێن بۆ لێپرسینەوە و کەسێ کە لە ڕۆژی قیامەتا پرسیاری چاکە و خراپەی کرداری خۆی لێ بکرێ دوورە لەوە کە پێوەندی نەسەب و زاوزێی لەگەڵ خوا ببێ و خوا هیچ جۆرە پەیوەندیەکی وای نە لەگەڵ ئادەمیزاد و نە لەگەڵ جنۆکە نییە. پاکی و بێ عەیبی بۆ خوای تۆیە کە خوای هێز و شان و شکۆیە و خاوێنە لەو وەسفانەی ئەوان وەسفی ئەوی پێکەن. وسلام علی المرسلین. سەلامیش لەسەر پێغەمبەرەکان بێ. والحمد للە رب العالمین. سوپاس و ستایشیش بۆ خوا کە پەروردگاری هەموو جیهانەکانە. عەبدوڵڵای کوڕی عومەر ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، ئەو کەسەی قورئان دەخوێنێت وەک ئەو کەسە وەهایە کە پێغەمبەرێتی لە ئامێز گرتبێت ئەوە نەبێت کە وەحی بۆ نایەت، هەر کەسێکیش قورئان بخوێنێت و پێی وابێت خودا نامەتی لە ئەو زیاتر بە خەڵکی داوە ئەوا بچووکی خودا بە گەورە و گەورەی خودا بە بچووک سەیر دەکات. بۆ قورئان خوێن ڕەوا نییە کە لە بەرامبەر ناژیریدا ناژیرانە مامەڵە بکات یان توڕە ببێت لەگەڵ کەسێک کە توڕە دەبێ یان کەسێکی توڕە و هەڵەشە بێت بەڵکو پێویستە لێبووردە و بەخشندە و سنگفراوان بێت لەبەر ڕێزی قورئانەکەی.